زانای گەڵێ دەوڵەمەندترین کەس ئەو کەسەیە کاتوانێت لە سادەترین شتدا خۆشی خۆی بەدەست بهێنێ سەرچاوی خۆشیەکان خودی مرۆڤە نەکشتومەک و کاڵاکانی دەوروبەری دەوڵەمەندی و بەختەوەری و چێژوەگرتن و شادی و کامرانی و هیوا خودی مرۆڤ دروستی دەکا لە بەرامبەریشدا داماوی و کەساسی و دڵتەنگی و نیگەرانی و خەم و پەژارە و بێزاری لە ژیان و بێهیوایی هەر بەرهەمی خودی مرۆڤ خۆیەتی ئەگەر خەزنەداری موڵکی قارونیش بێ بەڵکو هەر کاتێک لاشە غەرقی ڕەفاهیەت و تەڕەف و نازونعمەتی بێشومار بوو ڕۆح نیگەران و ئاڵۆز و لاواز دەبێ. بە لاوازبوونی ڕۆحیش هەموو خۆشییەکان دەبزڕکێن و کاڵ دەبنەوە. چێژ وەرگرتن لە تریفەی مانگەشەو و بریسکەی ئەستێرەکان زۆر خۆشترە لە دانیشتن لە ژوورێک کە بە سورەیا و دەیان گڵۆپی کارەبایی ڕۆشن کراوەتەوە. گوێگرتن لە خوڕەی ئاوی تاڤگەی سەرکەشان و چریوەی بولبول و شنەبای ئێواران زۆر خۆشترە لە تەماشاکردنی دیمەنی فیلمەکان لە شاشەیەکی ئێچدییەوە. خواردنەوەی چایەک لە کترییەکی ڕەشدا کە بە خەڵوز لێنراوە لە قاوە و نیسکافێی بەناوبانگترین کۆفی شۆپ بەلەزەتترە. پێویست بە دوورکەوتنەوە ناکا بۆ گەڕان بە شوێن خۆشییەکان و دۆزینەوەیان، دانیشتنێکی خێزانی، دەرچوونێک لەگەڵ دۆست و خۆشەویستان بۆ شوێنێکی زۆر سادە پشوویەکەدا بە ڕۆحت و لە ئاڵۆزی ئەم ڕۆژگارە ڕزگارت دەکا. هەروەها دانیشتن لە کۆڕی کەسانی زانا و شارەزا و ئەدیب و خوێندەوار ئارامی و هێمنیە بەخشێ بە دەروونت، لە جیهانی مادە ڕزگار دەکا و جیهانێکی دیکەت پێناسێنێ چی دەبێت جارجارێک خۆت لە بازار و ژاوەژاوی ئەم ڕۆژگارە ڕزگارکەیت و بە هاودەمی کتێبێک بۆ نێو جیهانێکی ئەفسوناوی خۆش سەفەر بکەیت خۆشیەکانی خۆت هێندەمە بەسەرەوە بە جۆری ئۆتۆمبیل و خان و خواردن و کاڵا و شتومە کوجل و بەرگەکانتەوە ئەوەی تۆ بۆی دەگەڕی لە ناختایەک نە نەک لە ڕووکەشتدا تا سادەتر بژیت بەختەوەرتری، خۆشەویستتری و ئاسوودەتریشی. ژیان بە سادەیی وەربگرە و هێندە قورسی مەکە و باری سەر شانت قورس مەکە. زۆربەی ئەو شتانەی کە ئاواتیان پێ دەخوازی بوون و نەبوونیان یەکە. زۆرێک لەو شتانەی بە شوێنیاندا وێڵی ئەو شتانە نین کە پێویستت پێیەتی، بەڵکو سەربەستی تۆ لە ئازادبوونتدایە و هەمیشە متمانەت بەوە هەبێ کە هەر کاتێک بەڕاستی بڕوات بەخوا هێنا ئەو کاتە ژیانت باشتر دەبێ ئەو کاتانی بڕواشت بەخۆت دەبێ بە هێز و باوەڕە و ڕفتارەکەیت و بەردەوامەبی تاوەکو بە ئامانجەکەت دەگەیت و لە ناو خەونەکانتدا دەبی و دەژیت ئەوەی کە تاوەکو ئەم ساتە لە ژیانتدا ئەنجامت داوە و بەدیت هێناوە ئەوە دیاری دەکەن کە تۆ کێی ئەمڕۆ چیت هەیە و ئەوەی ئەمڕۆش ئەنجامی دەدەی سبەیت بۆ دیاری دەکا کار لەسەر باوەڕت بکە پێشی بخە بە دڵ و بە گیانت خۆراک پێدەری بە لە بەرامبەردا ئێستایەکی باش و داهاتوویەکی گەشت دەبێ. دووبارە ساڵتان هەبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. سەبارەت بە پارە وتراوە پارە توانێ سەرگەرمی بکڕێ بەڵام هەرگیز ناتوانێ شادی بۆ مرۆڤەکان بهێنێ پارە دەتوانێ جێگەی نووستن بکرێ بەڵام ناتوانێ خەو بکڕێ، پارە دەتوانێ خواردن بکڕێ بەڵام ئیشتیها ناتوانێ بکڕێ، پارە دەتوانێ دەرمان بکڕێ بەڵام تەندروستی نا، پارە دەتوانێ هۆکاری ئارایشت بکڕێ بەڵام جوانی نا، پارە دەتوانێ خزمەتکار بکڕێ بەڵام هاوڕێ نا، پارە دەتوانێ پۆست و دەسەڵات بکڕێ بەڵام گەورەیی نا، پارە دەتوانێ هێز بکڕێ بەڵام هەرگیز ناتوانێ متمانە بهێنێ. لە ژیاندا لەوانەیە شادترین کەسانێک خاوەنی باشترین شت نەبن، بەڵکو هەرچییەک بێتە سەر ڕێیان باشترین سوودی لێ دەبینن. وتراوە هەرگیز بیر لە ڕابردوو مەکەرەوە چونکە فرمێسک بۆ چاوەکانت دەهێنێ، بیر لە داهاتوو مەکەرەوە چونکە تووشی ترس دەبی، بە زەردەخەنەوە لەم ساتەدا بژی ئەوا سەلامەتی و ئارامشت پێ دەبەخشێ. هەموو تاقیکردنەوەیەک لە ژیانماندا یان خراپترمان دەکا یاخود باشترمان دەکا، هەموو کێشەیەک کە دێتە سەر ڕێگامان یان دروستمان دەکا یاخود تێکمانەشکێنێ، هەڵبژاردنەکە لە دەستی خۆماندایە، تکایە دەمانەوێ ببین بە قوربانی یاخود ببینە کەسێکی سەرکەوتوو و بەهێز. دنیا وەکو گۆڕەپانی پێشبرکێ وەهایە کە خەڵکی بە پیادە و بە سوار پێشبرکێ دەست پێیەکەن جا تۆز و خۆڵ لە گۆڕەپانەکە بەرز دەبێتەوە بە جۆرێ گۆڕەپانەکە پڕ دەبێت لە تۆز و خۆڵ ئەو کاتە براوە تێیدا ون دەبێ بەڵام لە پاشان کە تۆز و خۆڵەکە دامرکایەوە ئینجا دەزانن کە کێ براوەیە دنیای هەرکەس بەقەت گەورەی بیرکردنەوەیەتی هەر کاتێک خی گەورە دەرگایەک لە سربەندەکانی دابخا بە حیکمەتی خۆی بە دڵنیاییەوە ئەوە دوو دەرگای لێکاتەوە بە ڕەحمەتی خۆی ڕۆژگار دوو ڕۆژە ڕۆژێکیان بۆ تۆیە و ڕۆژێکیان لە دژی تۆیە کەوابوو ئەو ڕۆژەی بۆ تۆیە چاکە بکە و خراپە مەکە و ئەو ڕۆژەی لە دژی تۆشە ڕام بگرە. دەزانی چ کاتێک لەسەر پاسکیل بەر دەبیتەوە؟ کاتێک کە پایدەر لێدان لە بیر بکەی ژیانیش بەم شێوەیە هەمیشە بە خۆت بڵێ لە ژیان ڕازیم چونکە دەرفەتی خۆشویستن و کارکردن و یاریکردن و چاوبڕینە ئەستێرەکان بە مرۆڤ دەدا هەمیشەوت لەبیر بێ کە ئەسڵەن گرنگ نییە ئێمە چۆن دەمرین بەڵکو گرنگ ئەوەیە کە چۆن ژیاوین سەرنج بدا بەختەوەری هەمیشە لە زەینێکی ئامادەدا نیشتەجێ بێ. لە بیرت نەچێ مرۆڤی گەورە ئەو کەسەیە کە لە سینەیدا دڵێکی زارۆکانەی هەبێ. ئەلەند وەرزێرێکی پیر بە نیەتی وەرگرتنی پاداش سەبەتەیەک خیاری نۆبەری ئامادە کرد و بەرەو کۆشکی خواجە نیزامل مولک بەڕێکەوت خواجە لەگەڵ کۆمەڵە گیاران و دەست و پەیوەندەکانی کۆڕێکیان ساز کرد بوو چوویە ژوورەوە و سەبەتە خیارەکەی لە بەردەم خواجەدا دانا خواجە خیارەکەی هەڵگرت و دەستی کرد بە خواردنی کۆڕەکە ئەوانەی کە لە کۆڕەکەدا بوون چاوەڕوان بوون خواجە فەرموویەکیان لێ بکا و ئەوانیش خەیار بخۆن، بەڵام هەموو خەیارەکانی خوارد و بەشی کەسی لێ نەدا. کاتێک کە باخەوانەکە مۆڵەتی خواست، خواجە سی دیناری زێڕی بەخشش پێ دا و ئەویش بە خۆشحاڵیەوە خواحافیزی کرد، پاشان خواجە بە یارەکانی وت، هاوڕێیان! خەیارەکان تاڵ بوون، من ترسی ئەوەم هەبوو ئێوە لێتان بخواردایە و تاڵێکەی بێزارتان بکا، ئەو باخەوانە پیرە ڕەنجێکی زۆری کێشابوو، ئومێدێکی زۆریشی بە وەرگرتنی پاداشت هەبوو، ئەگەر بیزانیایە خەیارەکانی تاڵم و ماندوو دڵ بەئازارە گەڕایەوە بۆیە خەیارەکانم بە تەنها خوارد ئارامم لەسەر تاڵیەکە گرت بۆ ئەوەی شتێک نەدەم لە ڕووی تەنها بە عاشق تاڵیەکان شیرین دەبن تەنها بە عاشق مسەکان زێڕین دەبن تەنها بە عاشق خار و خەز دەبن بە گوڵ کەسانی کارتێکەر وەک دەزگایەکی گۆڕین کارەکەن هەموو شتێک بە ئاراستەی چاکەدا ئەبەن ژیان بەرەو ئاقارێکی شادی ئەبەن هەر کاتی ڕەفتاری خراپی کەسانی ترت بە خۆڕاگری، خەم و پەژارەت بە بزە و خەندە و مسی وجوود بە زێڕی کەماڵ و ئێش و ئازارت گۆڕی بە نۆش، بێگومان بە لە ڕیزی ئەو کەسانەدای کە کارتێکەرێکی ئەرێنین. بەڕێزان ئەم قەیمڕەوی بەرنامەکەتان بە پایان گەیشت، سوپاس بۆ هاوڕێیەتی تاک، سوپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنترۆڵ.